انه کان من المفسدین. بەڕاستی فیرعەون بەرز بۆوە لە زەویدا و خەڵکی وڵاتەکەی تاقم تاقم کردبوو بۆ ئەوەی زاڵ ببێ بەسەریانا، تاقمێکیانی لاواز و سووکە کرد، هەر مناڵێکی نێرینەیان لێ بهاتایەتە دنیاوە سەری ئەبڕی و مناڵی مێینەیانی بە زیندوویی ئەهێشتەوە، بەڕاستی فیرعەون و هامان و لەشکرەکەیان لە هەموو ڕوویەکەوە بە هەڵە چووبوون لەوەدا کە لە پێشا بە هیوای کوشتنی ئەو، واتە موسا، مناڵی نێرینەی بەنی ئیسرائیلیان هەموو ئەکوشت و پاشانیش لەوەدا کە بە سەر ئاوەکەوە گرتیانەوە و دواتریش لەوەدا کە بە پێغەمبەری هاتە سەریان باوەڕیان پێ نەکرد. یتخذه ولدا وهم لا یشعرون. کە بەسەر ئاوەکەوە گرتیانەوە و بردیانە لای ژنەکەی فیرعەون، ژنەکەی فیرعەون بە فیرعەونی وت، ئەم مناڵە فێنکایی چاوانی من و تۆیە و چاومانی پێ ئەکرێتەوە کە مناڵێکی وا نازدار لە ماڵەکەمانا ئەبینین، مەیکوژن، بەڵکو سوودێکی ببێ بۆمان یا بیکەین بە مناڵی خۆمان. کە دایکی موسا زانی ماڵی فیرعەون کوڕەکەیان بەسەر ئاوەوە گرتۆتەوە و بردویانەتە لای خۆیان لە ترسانا هیچ بیر و هۆش لە دڵیا نەما و لەوە نەبوو لە بەر حیرصی لەسەر مناڵەکەی بڕوا پێیان بڵێ ئەو مناڵە موسای کوڕی منە ئەگەر ئێمە دڵیمان بەهێز نەکردایە کە خۆی بگرێ و قسە نەکا و یەکێ بێ لەوانە کە باوەڕیان بە خوا هەیە چونکە خوا خۆی پێشتر خستبوویە دڵیەوە ئێمە سەرەنجامەی هێنینەوە بۆ لای خۆت و ئەیشیکەین بە پێغەمبەر. بەر لەوەی خوشکەکەی موسا بچێتە ماڵی فیرعەون و لەوێ بیدۆزێتەوە، ئێمە مژینی مەمکی هەر ئافرەتێکمان لە موسا حەرام کردبوو کە ئەیانبردن شیری بدەنێ، واتە بە فرمانی خوا مەمکی هیچ ژنێکی نەئەگرت بە دەمیەوە. کاتێ کە خوشکەکەی چووە ئەوێ و چاوی پێ کەوت و دیتی چۆن بە دەسیەوە داماون و مەمکی هیچ ژنێ ناگرێ بە دەمەوە، پێی وتن، ماڵێکتان پیشان بدەم لە ئەستۆی خۆیانی بگرن و شیری بدەنێ و چاودێری بکەن؟ جارێکیان کاتێک کە خەڵک ئاگایان لە خۆیان نەبوو نووستبوون موسا هاتە ناو شار لەو کاتەدا دوو کەسی دی چووبوون بە گژیەکە یەکێکیان لە تاقمی خۆی بوو ئەویان لە بەرەی دوژمنەکەی بوو ئەوەیان کە لە تاقمی خۆی بوو داوای یارمەتی لێکرد لە دژی ئەویان کە لە بەرەی دوژمنەکەی بوو موسایش مستە کۆڵەیەکی لێدا و کوشتی کە دیوە ئەو کابرایەی کوشت وتی ئەم کارەی کردم کاری شەیتان بوو لەگەڵ ئەوەیشا موسا کە دی کابرای هاوارکەر بە دەست کابراکەی ترەوە زەلیلە، غیرەتی قبوڵی نەکرد نەچێ بە هاواریەوە و ویستی هەڵمەت بەرێ بۆ ئەم کابرا کە دووژمنی خۆیشی و دووژمنی کابرای هاوەرکەریش بوو، چونکە هاوارکەرەکە لە بەنی ئیسرائیل و ئەمی تر قیبطی و لە تاقمی فیرعەون بوو. کابرای قیبطی وتی، ئەی موسا! ئەوە ئەتەوێ منیش بکوژی وەک چۆن دوێنێ کابرایەکت کوشت؟ تۆ هیچت ناوێ ئەوە نەبێ ببی بە کابرایەکی زۆردار لەم سەر زەویەدا و ناتەوێ یەکێ بی لەوانەی کاری چاکە ئەکەن و ئەگەر دوو کەس لەناو خۆیانا شەڕیان بوو ئاشتیان کەیتەوە. کۆمەڵی بارەگای فیرعەون لەناو خۆیانا خەریکی ڕاوێژن بۆ کوشتنت دەست و برد کە لە شار دەرچۆ من یەکێکم لەوانەی ئامۆژگاری دۆستانەتەکەن. فخرج منها خائفا يترقب کاتێ گەیشتە سەر بیرەکەی خەڵکی مەدیەن ئاویان لێ هەڵەگۆست، رێکەوتی کۆمەڵێ خەڵکی کرد ئاویان بە ئاژەڵەکەیان ئەدا و لە خوار ئەوانیشەوە دوو ژنی دی مەڕەکانی خۆیان لا ئەدا لەوەی تێکەڵی مەڕی خەڵکەکانی تر ببن، پێی وتن، بۆ مەڕەکانتان لا ئەدەن؟ ژنەکان وتیان، ئێمە ئاوی مەڕەکانمان نادەین تا شوانەکان لا ئەچن لەسەر بیرەکە و تەنها خۆمان ئەمینینەوە و باوکیشمان پیرێکی بەساڵاچووە، ناتوانێ بێ لەگەڵ خەڵکەکەیا ئاوی مەڕەکان بدا. نجوت من القوم الظالمین. جا یەکێ لە ژنەکان هات بۆ لای موسا و بە شەرمەوە ئەڕۆیشت بەڕێدا و پێی وت، باوکم بانگت ئەکات، بۆ ئەوەی پاداشتی ئەو پیاوەتیەت بداتەوە کە مەڕەکانت بۆ ئاوداین. کە موسا هاتە لای باوکیان و سەرگوزشتەکانی خۆی بۆ گێڕایەوە، باوکیان کە شوعەیب پێغەمبەر بوو پێی وت، شوعەیبیش بە موسای وت، من ئەمەوێ یەکێ لەم دوو کچەی خۆمت لێ مارە ببڕم، بە مەرجێ تۆیش هەشت ساڵ کرێکاریم بۆ بکەی، خۆ ئەگەر دە ساڵت تەواو کرد ئەوە پیاوەتی خۆتە و من نامەوێ ئەزیەتێ بدەم. خوایار بێ، ئەبینی پیاوێکی باش و بە شەرت و وەفا ئەبم لەگەڵت. لە ڕێگادا لە بەری کێوی طورەوە ئاگرێکی بەدی کرد. بە ژن و مناڵەکانی وت، من ئاگرێکم بەدی کردووە، ئێوە لێرە ڕاوەستن. من ئەڕۆم بۆ لای ئەو ئاگرە بەڵکو هەواڵێکم دەستگیر ببێ یا دەستەچیلکەیەکتان بۆ بێنم لێی بەڵکو خۆتانی پێ گەرم بکەنەوە. انک من الامنین. فرمانیشت ئەدەمێ کەوا عەساکەی دەستت هەڵدا، کە هەڵیدا و بینی ئەجوڵێتەوە و تەکان ئەداتە خۆی ئەڵێی تیرە مارە، موسا بەرەو پشت وەرگەڕایەوە و نەگەڕایەوە بۆ لای مارەکە، کە موسا ترسەکەی ڕەویەوە جارێک تر بانگمان لێ کردەوە و پێمان وت، دەستت بخەرە ناو باخەڵتەوە بە دەستێکی سپی و ڕووناک دێتە دەرەوە، بێ ئەوەی ئەو سپێتی و ڕووناکییە هی عەیبێ بێت تووشی هاتبی، قۆڵەکانیشت بکە بە یەکا لەسەر سنگت، بۆ ئەوەی ئەگەر ترسایت خۆت بگریت و تێک نەچیت. ئیننی ئەخاف ئەن یوکەذیبوون. هارونی برایشم لەگەڵ بنێرە ئەو زمانی لە من فەسیح و کراوەترە بیکە بە یارمەتی دەرم بە بەڵگەی بەهێز و قسەی بەڕێو جێی کارک بکە دەستەو دائیرەی فیرعەون بزانن من ڕاستگۆم و پێغەمبەری خوام ئەترسم بە درۆزنم دابنێن و باوەڕم پێنەکەن. کاتێ کە موسا بە موعجیزەکانی ئێمەوە کە هەموو ئاشکرا و دیار بوون هات بۆ لای فیرعەون و دەستە و دائیرەکەی وتیان ئەم شتانەی ئێوە واتە موعجیزەکانتان لە جادووی دەست هەڵبەست بەو لاوە نین و نەمان بیستووە شتی وا لە ناو باوک و باپیرانمانا ڕووی دابێ. فیرعەون ڕووی کردە دەستەو دائیرەکەی خۆی و پێی وتن، ئەی کۆمەڵی باڵا، من نەمزانیوە ئێوە لە خۆم بەولاوە خوایەکی ترتان هەبێ. ئەنجا ڕووی کردە هامان و پێی وت، هامان، خشتی قوڕم بۆ سوور بکەرەوە و کۆشکێکی بەرزم بۆ دروست بکە سەر کەومە سەری، بەڵکو لەوێوە لە خواکەی مووسا ئاگەدار ببم، بزانم ڕاست دەکا ئەڵێ ئەو ناردوومی یا ڕاست ناکا. من گومانم وایە مووسا لەو کەسانە بێ کە درۆ ئەکەن. کردبویشمانن بە کۆمەڵە پێشەوایەک خەڵکیان بانگەکرد بۆ کردەوەی وا سەرەنجام ڕایان کێشێتە ناو ئاگری دۆزەخ و لە ڕۆژی قیامەتیشا کەس ناگاتە فریایان و یارمەتیان نادرێ بۆ ڕزگار بوون لە سزای ئێمە. واتبعناهم فی هذه الدنیا لعنە. ئێمە بەڕاستی کتێبی تەوراتمان دا بە موسا پاش ئەوەی خەڵکی سەدە پێشینەکانمان بەرباد کرد بۆیە تەوراتمان دایە تا ببێ بە مایەی بەرچاوڕوونی بۆ خەڵک و بە مایەی ڕێدۆزینەوە و ڕەحمەت بۆیان بەڵکو ئەمە خوایە بیرێ بکەنەوە لە سەرەنجامی خۆیان و ڕوویێ بکەنە خوا. بەڵام ئێمە خەڵکی چەند سەدەمان لە ئادەمیزاد دروست کرد و ئەوانیش تەمەنێکی درێژیان بەسەر برد و لە خۆیان بایی بوون، تۆیش دانیشتووی شاری مەدیەن نەبووی تا ئایەتی ئێمەیان بەسەرا بخوێنیتەوە، بەڵام ئێمە بووین تۆمان بە پێغەمبەرایەتی نارد و لەم باسانەمان ئاگەدار کردی. تۆ لە بەری کێوی طوری سیناوە نەبووی کە بانگمان کردە موسا و قسەمان لەگەڵ کرد تا ئاگات لەم باسانە بێ بەڵام ڕەحمەتی خوای خۆتمان بۆ ناردی کە قورئانە و باسی موسا و پێغەمبەرانی تری تیایە بۆ ئەوەی ئەو قەومە بترسێنی لە سزای خوا کە پێش تۆ هیچ پێغەمبەرێکیان نەهاتۆتە سەر بیانترسێنێ بەڵکو بیرێ لە سەرەنجامی کاری خۆیان بکەنەوە. ئەگەر لەبەر ئەوە نەبوایە نەبادا بەهۆی ئەو کردەوە ناشرینانەوە کە کردوویان و پێش خۆیانیان خستوون بۆ قیامەت مەینەتێکیان تووش ببێ و ئەوانیش بڵێن خوایە بۆ پێغەمبەرێکت نەناردە سەرمان تا ئێمەیش شوێنی ئایەتەکانی تۆ بکەوین و لە ڕیزی موسڵمانان بین ئێمە تۆمان بۆ ڕەوانە نەئەکردن بەڵام وا بۆ بەهانە بڕینیان تۆمان بۆ ناردن و ڕێگامان دان و عوزر و بیانوومان بۆ نەهێشتن. کەچی کە پێغەمبەری ڕاستیان لای ئێمەوە بۆ هات لەجیاتی ئەوەی باوەڕی پێ بکەن کەوتنە بڕو بیانوو گرتن و وتیان، بۆ ئەم پێغەمبەرە موعجیزەی وای نەدراوەتێ کە بە موسا درابوو تا ئیمانی پێ بهێنین، ئەی ئەوە نەبوو وەختی خۆی موسایش نێررایە سەر فیرعەون و خێڵەکەی و ئەو موعجیزە گەورانەی درایێ کەچی ئینکاریان کرد و باوەڕیان بە موسایش نەکرد و بە خۆی و هارونی برایان وت، ان اللە لا یهدی القوم الظالمین. جا ئەگەر ئەم داوایەی تۆیان بەجێ نەهێنا و گوێیان بۆ شل نەکردی، ئەوا بزانە ئەمانە هەر شوێنی ئارەزووبازی خۆیانەکەون و لە دووی ڕاستی ناگەڕێن. کێیش لەو کەسە گومڕاترە کە شوێنی ئارەزووی نەفسی خۆی ئەکەوێ بێ ئەوەی ڕێپیشاندانێکی لای خواوە هەبێ. کاتێک کە قورئانیان بەسەرا بخوێنرێتەوە ئەڵێن، باوەڕمان پێی هەیە کە لەلای خواوە هاتووە و ڕاستە و ئێمە هەر لە پێش ئەوەوە لە خواوە بێتە خوار بۆ سەر پێغەمبەر باوەڕمان پێی بووە و ملکەچی بووین چونکە لە کتێبەکانی خۆمانا باسی کراوە. ئولائیک ئەم کۆمەڵە ئەهلی کیتابە کە وا ئەڵێن دوو جار پاداشتی چاکەی خۆیان وەرەگرن جارێ لەسەر باوەڕکردنیان بە کتێبە پێشوەکان کە بۆ خۆیان هاتونەتە خوار و جارێ لەسەر باوەڕکردنیان بە قورئان لەبەرئەوەی کە سەبریان گرتووە و خۆیان لەسەر لۆمە و سەرزەنشتی کافرەکانی ئەهلی کیتاب ڕاگرتووە ئەمانە بە کرداری جوان وەڵامی کرداری ناشرینی کافرەکان ئەدەنەوە و لەگەڵیان ناکەونە شەڕ و هەرا و لەو ڕزق و ڕۆزیەی خوا پێی داون لە ڕێگەی خوادا خەرجەکەن کافرەکانی مەکە بیانوو بۆ موسڵمان نەبوونیان بەوە ئەهێننەوە ئەڵێن ئەگەر شوێنی ئەو ڕێپیشاندانە بکەوین کە تۆ ڕێمان پیشانەدەی لەم خاکی خۆمانەمان هەڵەکەن و دوورەخرێینەوە تۆیش لەوەڵاما پێیان بڵێ چۆن قسەی وا ئەکەن ئەی ئێمە واتە خوا خۆی حەرەمێکی ئەمین و کەس دەست بۆ نەبردووی وەک حەرەمی مەککەمان بۆ نەڕەخساندوون کە بێ ترس و لەرز تیایا ئەژین و لە هەموو لایەکەوە خێر و بێری بەسەرا ئەڕژێ و هەموو جۆرە ڕزق و ڕۆزییەکی بۆ ئەهێنرێ و ئەوەیش لە لای ئێمەوە بڕیار دراوە بۆیان بەڵام بەشی زۆری ئەمانە حەقیقەت نازانن و نازانن خواوەند چی داونەتێ. وَکُنَّا نَحْنُ الْوَارِثِینَ ئێمە چەندین ئاوەدانیمان بەرباد کرد کە لە ژیانی خۆیانا بایی بووبوون و طوغیانیان کردبوو، ئەوەتان، خانووەکانیان پاش لەناوچوونی خۆیان کەسیان تێ نەچوون، مەگەر کەم جار و ئێمە خۆمان ماینەوە پاش لەناوچوونی ئەوان و بووین بە میراتگریان. بەر لەوەی پێغەمبەرێ لە گەورە دێی ئەو دێهاتانەیا بنێرێ ئایەتەکانی خوا بەسەر خەڵکەکەیانا بخوێنێتەوە و بانگیان کا بۆ باوەڕکردن بە خوا و بە پێغەمبەرانی خوا ئێمە هەرگیز دێهاتمان وێران نەکردووە مەگەر لەو کاتانەدا کە دانیشتوانی ئەو دێهاتانە گوناهبار و ستەمکار بووبن و بە فەرمانی خوایان نەکردبێ. جا ئەو هاوبەش بۆ خوا دانەرانە کە فەرمانی سزادانیان بڕیار دراوە ئەڵێن، خوایە ئەمانەی ئێمە گومڕامان کردن گومڕامان کردن وەک خۆمان گومڕا بووین و پاکانەمان لێ کردن لای تۆ، خۆ ئەوانە ئێمەیان نەپەرستووە ئارەزووی نەفسی خۆیانیان پەرستووە. بەو هاوبەش بۆ خوا دانەرانە ئەوترێ، بانگی ئەوانە بکەن کە کردبووتانن بە هاوبەشی خوا بەڵکو بگەنە فریاتان. ئەوانیش بانگیان ئەکەن، بەڵام ئەمان وەڵامیان نادەنەوە، چونکە توانای وەڵامدانەوە و بە فریا گەیشتنیان نییە و سزای خۆیان بە چاوی خۆیان ئەبینن و ئەڵێن بریا کاتی خۆی ڕێگای ڕاستی باوەڕ بە خوایان بدۆزیایەتەوە. وَلَهُ الْحُکْمُ وَإِلَیْهِ تُرْجَعُونَ ئەو زاتی خوایە ناوی اللەیە و لەو بەو لاوە خوایەکی تر نییە بەڕاستی شایانی پەرستن بێ سەنا و ستایش بەر و دوا و لە دونیا و لە قیامەتا هەر بۆ ئەوە و فەرمان و دەسەڵاتی ڕاستەقینە هەر هی ئەوە و سەرەنجام هەمووتان بۆ لای ئەو ئەگەڕێنەوە. افلا تسمعون. ئەی محەممەد، تۆ بەو کافرانە بڵێ کە هاوبەش بۆ خوا دائەنێن، ئەگەر بهاتایە خوا شەوی تا ڕۆژی قیامەت بەسەرتانەوە ڕاگرتایە و ڕۆژی لێ نەکردنایەتەوە، چ خوایەکی ساختەی لە خوای ڕاستەقینە بەولاوە تۆسقاڵێ ڕۆشنایی بۆ ئەهێنان و ڕۆژی بۆ ئەکردنەوە؟ ئەوە بۆ دەرس و پەند و ئامۆژگاری ڕاستی ناگرنە گوێ؟ شەوی بۆ نەهێنانایە چ خوایەکی ساختەی لە خوای ڕاستەقینە بەولاوە شەوێکی بۆ ئەهێنان تیا بحەوێنەوە و بخەون و ماندوێتی ڕۆژتانی تیا دەرچێ ئەوە بۆ ناڕوانن خوا چ لوتفێکی لەگەڵ کردوون تا باوەڕی پێ بکەن و سوپاسی ئەو بکەن. ومن رحمته جعل لكم الليل والنهار لتسكنوا لە ناو هەر میللەتێکا شایەتێک جیا ئەکەینەوە کە ئەو پێغەمبەرەیە لە دونیادا ناردومانەتە سەری بۆ ئەوەی ببێ بە شایەت لەسەر ئەو میللەتە کە لە دونیادا هەڵوێستیان چۆن بوو جا بە میللەتەکە ئەڵێین ئادەی بەڵگەی خۆتان بێنن کە بتتان ئەکرد بە هاوبەشی خوا و ڕوونی کەنەوە چۆن ئەو بتانەتان ئەکرد بە هاوبەشی ئەوانیش لەویادا ئەزانن و بۆیان دەرەکەوێ حەق حەقی خوایە لە خوایەتیی بێ هاوبەشدا و ئەو بوختان و ئیفتیرایانەی ئەیان کردن و هەڵیان ئەبەستن هەموویان لە دەست دەرئەچێ چونکە لەسەر هیچ بینا کرابوون. إن قارون كان من قوم موسى فبغى عليهم بێگومان قارون یەکێ بوو لە خێڵی موسا و پاشان ستەم و ناحەقی لێ کردن و داوای لێ کردن بیکەن بەسەر گەورەی خۆیان ئێمەیش ئەوەندە گەنجینە و داراییمان دابوویە کۆمەڵێ پیاوی بەهێز کلیلی ئەو گەنجینە و داراییەیان بۆ هەڵنەئەگیرا ئەوەندە زۆر و قورس بوون ئەم ستەم و ناحەقیەیشی لە کاتێکا بوو خێڵەکەی پێیان وت دڵ بەم گەنجینە و داراییەت خۆش مەکە و پێی بایی مەبە خوا خۆشی لە کەسانێ نایەت دڵ بە ماڵی دونیا خۆش بکەن. لەو ماڵی دونیایەدا کە خوا پێی بەخشیوی، لە دووی ماڵی قیامەتیشت بگەڕێ واتە خێر و چاکە بۆ ئەو دونیایشت پاشەکەوت بکە و بەشی ژیانی ئەو دونیایەیشت لەیاد نەچێ کە بە خۆشی بژیت و وەک چۆن خوا چاکەی لەگەڵ تۆ کردوە و خێر و بەرەکەتی بەسەرا ڕشتووی تۆیش چاکە لەگەڵ خەڵک بکە و خراپە کردنت نەوێ لەسەر زەویدا خوا خۆشی لەوانە نایەت کە خراپە ئەکەن. قارونیش لە وەڵامی ئەم پەند و ئامۆژگاریەی خێڵەکەیا وتی، ئەم سامانەی دەستگیرم بووە لە زانایی و لێهاتوویی خۆمەوە دەستگیرم بووە و منەتی کەسی تیا نیە و حەقی کەسم بەسەرەوە نیە و بەشی کەسی لێ نادەم ئاخۆ قارون نازانێ خوا لە سەدەکانی بەر لە سەردەمی ئەویشا کەسانی وای تەفروتونا کردووە کە لە قارون بەهێزتر بوون و دەست و پێوەندیان زۆرتر بوون جا قارون ڕۆژێکیان خۆی ڕازاندەوە و بە کەش و فش و عەنعەنە و تەنتەنەوە لە ماڵ دەرچوو هات بۆ ناو خێڵەکەی ئەوانەی حەزیان لە ژیانی خۆشی ئەو دنیایە بوو وتیان بریا ئێمەیش سامانێکی وەک ئەوەمان هەبوایە کە بە قارون دراوە بەڕاستی قارون بەشێکی گەورەی هەیە هەی بەدبەختینە! پاداشتی چاکی خوا چاکترە بۆ کەسێ باوەڕی بە خوا هەبێ و کرداری چاک بێ. کەس بەم خێر و خۆشیەی خوا ناگا ئەوانە نەبێ کە خۆیان ئەگرن لەسەر گوناه نەکردن و حەرام نەخواردن و چاکە کردن. فخسفنا به وبداره الأرض ویکانه لا یفلح الکافرون. ئەو کەسانەی دوێنێ ئاواتی پلەوپایی ئەویان ئەخواست وایان لێهات ئەیانوت، هاوار! وا دیارە خوا بۆ هەر بەندەیەکی خۆی کە مەیلی لێ بێ ڕۆزی فراوان ئەکا و لێیشی ئەگرێتەوە، ئەگەر خوا لوتفی لەگەڵ نەکردینایە ئێمەیشی بە ناخی زەویا ئەبردە خوارەوە. السیئات الا ما کانوا یعملون هەر کەسێ بیروباوەڕ و گوفتار و ڕەفتارێکی باش دابهێنێ پاداشتی لەوە باشتری ئەدرێتەوە و هەر کەسێکیش بیروباوەڕ و گوفتار و ڕەفتارێکی خراپ دابهێنێ پاداشتی لەوە خراپتری ئەدرێتەوە چونکە پاداشتی ئەوانە نادرێتەوە کە خراپەیان کردووە بە چەشنی کردەوەکەی خۆیان نەبێ بێگومان ئەو خوایەی قورئانی لەسەر تۆ فەرز کردووە و بۆی ناردووی و پێویستی کردووە لەسەرت کە ڕەفتاری پێ بکەی و بیگەیەنی بە خەڵک و تێبکۆشی بۆ بڵاوکردنەوەی ئەتگێڕێتەوە بۆ ئەو شوێنەی لێوەی هاتووی کە شاری مەککەیە ڕزگاری ئەکەیت و ئەچیتەوە ناوی تۆیش بە خەڵکی دەورو پشتت بڵێ خوای من لە هەر کەسی تر چاکتر ئەزانێ کێ ڕێنمایی بۆ خەڵک هێناوە و کێ لە گومڕاییەکی ئاشکرادایە لَهُ الْحُکْمُ وَإِلَیْهِ تُرْجَعُونَ قەت لەگەڵ خوادا بانگ مەکەرە هیچ خوایەکی تر، چونکە هەر خواکەی خۆت پەرستراوی بەڕاستە و لەو بەولاوە خوایەکی ڕاستەقینە نییە، هەرچی هەیە لە جیهانا هەموو یەفەوتێ و هەر ئەو ئەمێنێتەوە و هەموو ئەگەڕێنەوە بۆ لای ئەو. لە عائیشەوە ڕزاو ڕەحمەتی خوای لەسەر بێ دایکی باوەڕداران فەرمووی، شەوێک دوای نوێژی عیشا لە پێغەمبەر صلی اللە علیه وسلم دواکەوتم فەرمووی لە کوێ بوویت؟ وتم گوێم دەگرت لە قورئان خوێندنی پیاوێک لە هاوەڵانت وێنەی خوێندنەوە و دەنگی وا خۆشم لە کەس نەبیستووە عائیشە فەرمووی پێغەمبەر صلی اللە علیه وسلم هەستا منیش لەگەڵیدا هەستام تا گوێی لێ بگرین ئاوڕی بۆ دامەوە و فەرمووی، ئەوە سالمە، غوڵامی ئەبو حوزەیفە بوو ئازادی کرد، کە ناسراوە بە مەولا ئەبو حوزەیفە، سوپاس بۆ ئەو خودایەی کە لە نەتەوەکەمدا کەسی وای هەڵخستووە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.